شەهرەزاد گێڕایەوە، عەلیشار وتی کەنیزەکەکە کە زانی مایەپووچم بە دزیەوە تورەکەیەک پارەی ئاخنی بە گیرفانمدا وتی سەد دیناری لێ هەڵبکرە و بە نۆسە دینارەکەی ناوی من بکڕە. عەلیشار چۆنی وت بەو شێوەی کڕی و لەگەڵ خۆی بردی کە گەیاندیەوە ماڵەکەی خۆی، ماڵچی هیچی تیا نەهێشت بوو هەموو شتەکانی لە نەبوونی دافرۆشت بوو کەنیزەکەکە سە دیناری تری دایوتی بڕۆ بۆ بازار سە دیناری بدە بەڕاخەر و نوێن و قاپ و قاچاق بۆ ماڵەکە علی شاریش چوشتەکانی کڕی کە هاتەوە سێ دیناری دایوتی بڕۆ خواردنی پێ بکڕە کە تێر بوون و حەوانەوە پارەی دایە و نردیاوریشمی ڕەنگاو ڕنگ و قامیشی بۆ بکرێ تان و پۆی فەرشی هەڵخست چەند ڕۆژێک ئیش چنینی کرد علی شاریش یارمەتی ئەدا فەرشێکی چنی کە چەند جۆر باڵندەی تیاوێنە کێشا بوو کەنارەکانی زەخرەفە بوو کە تەواو بوو لولی کرد و بە علی شاری وت بڕۆبی بە بازار و بیفرۆشە بە بازرگانێک ئامان سەددامان نەیفرۆشی بە کڕیاری ڕوتەنی سەر ڕێگا چونکە ئێمەمانان دژمنمان زۆرە و ئەبێتە هۆی لێکدابڕانمان عەلی ژووتی بە چاوان ئەم جابردێ بازار و فرۆشتی بە بازرگانی تایبەت بەو کارە بە پارەکەی ئاوریشمی ڕەنگا و ڕەنگی دیهێنایەوە خواردن و پێویستی ماڵیشی دەکڕی ئەوەی شیمایەوە لە نرخی فەرشەکەدایەوە دەستی کەنیزەکەکە ئێدی هەرهەش ڕۆژ و فەرشێکی ئەدایە مێردەکەی ئەویش لە بازار بۆی ئەفرۆشت ساڵێکیان بەم شێوەیە بەسەر برد جارێکیان فەرشەیدا دەڵال بیفرۆشێت دەڵاڵێش فرۆشتی بە نەسرانیەکە کە پارەکەی وردەم جارە نەسرانیەکە دوور و نزیک شوێن علی شارکەوت علی کە پێی زانی وەستا لەسەری کە هاات لی پرسی چیەوە شوێنم کەوتوی ئەیژوتی برا لەو سەر کۆڵانەکە کارم بە ماڵێکە تۆ خەمی چیتە گەشتە بەردەم دەرگای خۆیان ڕوانی نەسرانەکە هەر بە دواوەتی ئەم جارش پرسیەوە بەلعنەت بی چیتە بۆ هەر کوێ بچم بە شوێنەوەیت نەسرانەکە ژووتی ئەو ڕاستی بێت تینومە هەندێ ئاوم پێ بدا خوا پاداشتت بداتەوە علی شاریش دڵپاکانەوتی ئەم کابرایە داوای ئاوم لێکە مەرجە بێ ئومێدینەکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە کە علیشار چووە ژوورەوە زمرودی خێزانی لی پرسی پەردەکەت فرۆشت مێردەکەی لە وەڵام داوتی بەڵێ کەنیزەکەکە پرسی بە بازرگانان یان کڕیارانی دی ئەوی ژوتی بە بازرگانان ژنەکەی وتی گەر بە بازرگانت نەفرۆشتووە ڕاستم پێ بڵێ با فریای خۆم بکەوم چونکە دڵم لی داوە کە لە یەکتر دابڕین ئەمجا پرسی ئەی ئەو شەر بە ئاو بۆ کوێ بی ئەوژوتی ئەوە دەڵاڵەکە لە بەردەرگای وتی نوێتی ژنەکەی وتی لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم ئەم جا ئەم شعرەی وت ئەی داواکاری لێک دابڕانم فری و مەخۆ بەدەست لەملانم ئارام بە فەلەک غەدری لەلایە لێت دابڕێم خۆشمەزانم کە ئاوەکەی برد سەیری کرد ئەو هاتۆتە داڵانەکەیش بۆیە تون بوتی سەگە پیس چۆن بەبێ ڕێگە پێدان دەیتە ژوورەوە ئێژوتی قوربان لێرە بمیان لە بەردەرگا جیاوازی نییە لێرەش ناجوڵێم تا ئەچمە دەرەوە تۆش چاکەت لەگەڵ کردوم ئەمجا گۆزاوەکەیدا ئەویش هەڵی قڕان ئێدی علی شار هەر چاوەڕێ کرد کەچی ئەو هەڵنەسا ناچار پرسی بۆچی هەڵناسی تو بڕۆی ئەیژوتی قوربان وەکو چاکەکەت لەگەڵ کردوم منەتبارم مەکە با ئەم شێرە نەدگرێتەوە ئەوانە نەمان دەریان واڵا بوو بۆ یارمەتیدان دەستیان باڵا بوو ئیدی لە دەرگای هەرکەسێدەی بۆ گۆزە ئاوێ دەم بە هەڵا بوو ئەم جاوتی قوربان تینوێتی مشکا بەڵام تێریشم کە ئەگەر بەنان و پیازیش بێ لانی کەم بان مەکت بکەم علی شاروتی بەخوا ئەم کابرا نەسرانیە بێمێشکە ئەو سە دیناری بە من داوە نیازیەتی بەبایی دوو درهەم خواردن بێتەوە مایە ئێستا کەمێ پێشی ڕابێرم کابراوتی خۆ من داوای خواردنی باش ناکەم لە تێنانیش بێ هەر برسێتیم بیرەباتەوە ئەم شاعرە چەند جوانی وتووە برسێتیە ڕوە کە بەنانی و شک تاسەی بۆ بکەم لێم گەورەکەن شک نێوان خەلیفە و هەر هەژارێک مردنم ئەوێ بمکەن سەر پشک ئەمجا علی شاروتی کێشەیەک نییە دەرگای هۆڵەکە داخەم و ڕۆم لە بازار خواردن دێنم ئەم جا دەرگای بە کیلۆن داخست و کلیلەکەی لەگەڵ خۆی برد چۆ بازار کە گەڕایە هەنگوینی سپی و نان و پەنیر و مۆزی هێنایەوە کابرای نەسرانی وتی کوڕەکاکە ئەم خواردنە دە کەسی پێتێرە بێ زۆرە ئەم جا دانیشت فەرمووی لە عەلیشار کرد کە لەگەڵی بخوا عەلیشار وتی من تێرم بۆ خۆت بە تەنیانان خۆ فەرموو کابراوتی ئەوە نابێت چونکە پێشنان و توانە ئەوەی لەگەڵ نیوان نانەخوا لە باوکی خۆی نەبووە و زۆڵە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شارەزا جێڕایەوە کە علیشار ئەمەی بێز دانیش لەگەڵی دا و دەستی کردە نان خواردن دواتر ویستی دەست لە نان خواردن بکێشێتەوە بەڵام نەسرانیەکە نەیهێشت و مۆزێکی پاکرد و کونی کرد بە دزیەوە هەندێ بەنج و ئەفیونی تێکرد ئەمجا کردی بە هەنگوینەکەدا و سوێندیدا کابێت ئەوەش بخوا ئەویش دڵی نەشکاند و لێ وەرگرت و خواردی ئەفینێکی هێندە کاریگەری بۆ تێکردبوو کە ئەگەر فیلیش بیخواردا بێهۆشیە کرد هەر هێندەی خۆش بوو تا گەشتە گەدەی ئیدی سەریشل بوو بورایەوە کە نەسرانی عەلی بە بوراوەیی بینی وەکو گورگی هار ڕاست بۆ و لەسەر نوکی پێچووە پێش لە عەلی شار کلیلی دەرگای هۆڵەکەی برد و کەنیزەکەی گەیاندە لای براکەی تومەس ئەمە برای کابرا پیرەکەیە کە ویستی ئەم کەنیزەکە بکڕێ بەڵام کەنیزەکەکە پەسەندی نەکرد و بە خوێندنەوەی شعرێک لا قرتەی پێکرد ئەو نەسرانێ پیرە بە سەرزاری خۆی کرد و بۆ مسلمانان لە دڵیشەوە نەسرانی بوو ناوی خۆی نابوو ڕەشیدەدین پەنای بردبوو بۆم برا فێڵبازەی تا بەڵکو لە ژێرچنگی عەلی شاری دەربێنێ ئەم برایەی بەرسوم کاتی خۆی پەیمانی پێدا بوو کە خەم نەخوا بەبێت تێچوون بە فروفێڵ کەنیزەکەی بخاتە دەست شەهرەزا گێڕایەوە ئەوە بوو هەر خەریکی فێڵکردن بوو کە چۆن و بەکام شێوە زمڕودی ژنی عەلی شار بفرێنێ تا ئەوە بوو کە کلیلەکانی گەیاندە براکەی سواری هێسترەکەی بوو خزمەتکارانی خۆی برد تورەکێکیش پارە کە هەزار دیناری تێدا بوو ئەوەیش بۆ ئەوەی ئەگەر لوتی تەقی بە لوتی میری شاردا ئەوە پارەکەی وەکو بەرتیل ئەداتێ کە گەیشتن دەرگیان کردە و ژنەکەی علی شاریان برد و هەڕەشان لێکرد ئەگەر بێدەنگ نەبێی کوژن ئیدی هیچیان لە ماڵەکە نەبرد و علی شاریان جێهێشت کلیلەکەشیان لە تەنیشتەوە دانا زمڕودیان بردەوە کۆشکەکەی خۆی و ناو کەنیزەکەکانی تری ئەم جا پێی وت من ئەو پیاوە پیرەم کە پێم ڕازی نەبووی بتکڕم ئەوەی درهەمم تیا خەرج نەکردی و داگیرم کردی ئەوش بەگریانەوتی ئەدەمە دەستخوا کە ئاوا من و خاوەنەکەمت لێ کرد پیرەژوتی ئەبێت تاڵاوت بە قوڕگا بکەم خوام لەو خۆیان لە ئاینی ئیسلام لا نەدەیت و نەبیتە نەسرانی زمرە و دیژوتی بەو خۆیان لە توپەتیشم بکەی نایەمە سەر ئاینت خوا هەر بە فریامەکەوێ چونکە هیچ کارێک لە دەستی دەرناچێ زانان و توانە بەڵا لە لەشت بدات و لە ئاین نەدا ئەمجا نەسرانیەکە بانگی کردا کەنیزەکانی تر وتی چوار پەلیم بۆ بەستن کە بەستیانە و کەوتە لێدانی زمرود زۆر پاڕایە و بێسوود بوو بۆیە کەوتە هاوار و نزا خویە ئەم زۆردارە ئەدەمە دەستەوە ئیدی نووزەی نەما شەهرەزا تەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد گێڕایەوە کە زمرود بێهۆش کەوت فەرمانی دا کە هەردوو قاچی ڕابکێشتن بۆ چێشخانەکە لەوێ فریاندا تاکو سبێنێ بۆ بەیانی هێندەی تریان لێدا ئەم جاوتی بی بەنەوە جێ خۆی ئەویش کە بە ئاستەم گیانی تیامابوو هاواری کرد لا ئیلاهی لە الله محەممەد ڕسول الله ئەی لەو سەرەی ئەیهێنم و ئەیبەم لە نێوان ماندووبوون و ئەم ترسەم تیرەنداز چی بکا نێچیر نەپێکێ کەژێی کەوانی لە پڕ ئەبچڕێ پەژارە زۆری بۆ لاوێ بێنێ قەزا و قەدەریش زۆری بۆ دێنێ خۆیشی پارێزێت خەم پێی فێرە بێ قەزاو قەدەر هات چاویش کوێرە بێ ئەمجا کەوتە هەنسکدان بەم شعرە هاتە دوان ئێستا کە تووشی تای سێبەڕۆ بووم خەم و پەژارە و دووریەکەی تۆ بووم چواردەوری ماڵم کەدا لە پێوە ماڵوەک کەلاوە وا دەستخەڕۆ بووم هەرچۆنە پرسم وەڵامی وایە دابڕا لێم و تووشی نسکۆ بووم دواتر چوە دەرەوە و دوو بەردی گرتە دەستەوە و بەم لاولای خانەکەی داهات و چوو هاواری کرد زمرود سوودی نەبوو ئەمجا دەرگاوبانی داخست و ماڵی جهێشت و کەوتە سنگکوتان بە شارداگەڕا و ڕایە کرد و بانگی ژنەکەی کرد ئەوانە ئەیان ناسی بەزەیان پێهاتەوە مناڵانیش بە شێتە شێتە شوێنی کەوتن و تا ئێوارە ئەوە کاری بوو کە شەوی بەسەردا هات لە کوچە و کۆڵانێکدا لێی پاڵکەوت و هێندەی لە خۆی دابوو خێرا نووست بەیانی ڕۆژی دواتر ئەمە حاڵی بوو هەرە گەڕا و هاواریە کرد ئێوارە هاتەوە ماڵی خۆی و چوە ژوورەوە پیرێژنێکی دراوسیان کە خواناز بوو زۆری بەزەی پێدا هاتەوە بۆیە چوە ژوورە و لی پرسی کوڕەکەم ئەوە بۆچی شێت بووی دە هەستە بچۆ کۆمەڵێک بازن و ملوانکە و مستیلە و مت و موورم لە بازاڕ بۆ بکڕە و بۆم بخە سندووقێکی سووکەڵەوە تاوەکو بە بیانووی فرۆشتنیانەوە ماڵ بە ماڵ بگەڕێم و بچمە ژوور بەڵکو خوا یارمەتیم بدات و بۆت بدۆزمەوە تۆش درێغی لە کڕینی شتەکان مەکە کە عەلی شارەمەی بیست زۆر دڵخۆش بوو دەستەکانی پیرێژنەی ماچ کرد بە پەلە پارەی بردو لە بازار شتومەکەکانی بۆ کڕیم خستیە سندۆقێکە و هاتەوە و دایە پیرێژن پیرێژن کەوتە گەڕان و چەند ڕۆژ شار سوڕایەوە شەقام شەقام گەڕک بە گەڕک کۆڵان بە کۆڵان گەڕا و هاواری کرد مت و مورۆ فرۆشم ڕۆژێکیان سەرینا بە دەواازەیەکەوە گوێی لە ناڵی ژنێک بوو لە دەواازەکەیدا کەنیزەکێک هاتە دەرەوە پیرێژن وتی شەهرەزاد گێڕایەوە کەنیزەکەکە بە سندوقەکەی بندەستیەوە بردیە ژوورەوە کەنیزەکەکان لێی کۆبوونەوە هەریەکە و شتێکی ئەکرد بە گوێ و سنگ و بەرۆکیا پیرێژنەش بە زمانی شیرین وەڵامیانی ئەدایەوە بە نرخی هەرزانیش پێفرۆشتن ئەوانیش ئەمیان بەدڵدا چوو پیرێژنە گوێی لە ناڵی کەنیزەکەکە بوو بە وردی چاوی گێڕا ئەمجا زمڕودی بینی بە زمانێکی شیرین پرسی ئەو کیژە جوانە بۆ ئەناڵێنێ ئەوانیش لە نوکەوە بەسەر هاتەکەیان بۆ جێڕایە و پێیانوت خاوەنەکەمان سەفەری کردووە و ئێمەش بە فەرمانی ئەو ئەبێ ئاگامان لی بێ ئەمجا بە زمانێکی شیرین پێی وتن جاکچەکانم خۆ ئێستا خاوەنەکەتان لە ماڵ نییە خێرە یارمەتیەکی بدەن و دەستی بکەنەوە بابحەوێتەوە و بێتە ناو خۆتان ئێوە بە سۆز و دڵپاکن کچەکانم هەر لەبەر خاتری خوا ئەوانش قسەکان بە دڵ بوتیان بە چاوان پیرێژن پیرێژنەش چاوانی بە فرمێسی کردوتی خۆزگە قاچم بشکایە و نەهاتمایە ئەم ماڵەوە کوێر بم ئەوانیش دەستیان کردەوە خواردنیان بۆ هێنا و ئاویان لە بەردەمدانا ئەمجا چوە لای زمرودەوتی کچەکەم خوا سەلامەتت بکە بەم نزیکانە خوا ئازادە دەکا بێخم بە سبێنێ نیوەشە و علی شار دێت و لەبەر پەنجەرەکەی پشتەوەدا فیکەیەکت بۆ لێدا تۆش ئیشارەتی بۆ بکە ئەم جەهرچۆنێک بوو گوریسێک شۆڕ بکەرەوە و پێی دابەزە سەر زەوی پێکەوە بێنەوە ماڵەوە زمڕوت زۆر سوپاسی کرد و نزای خێری بۆ کرد ئەم جا پیرێژنە بە پەلە گەڕایەوە بۆ ماڵەوە و مژدەی دا بە علی شار و ناونیشانی کۆشکەکە و گەڕک و کۆڵان و بەر پەنجەرەکەی بۆ هەڵدا کە لەوێدا فیکێکی بۆ لێبدا و چاوەڕێ بێ نە ئارام بوون و نە ئاسوودەیی دڵ و مێشکی من بە تۆ وابەستەن دیسان فرمێسکی ڕژان بەم شیعرە هاتەوە دوان بە گەڕانەوەت دڵم خەندانە لە بۆ خاتری ئەو چاوە جوانە پەسەندی بکە ئەگەر مژدەهێن دەمدایە دڵی لەتم مژدانە ئەمجا کە شەودا هات بەرەو ئەو گەڕەک و کۆڵانە چوو کە پیرێژنەی دراوسێی بۆی هەڵدابوو لەبەر پەنجەرەکەدا هەر کەمێ چاوڕێ کرد بەڵام لەبەر گریان و بیرکردنە و خەم و خەفەتی ژنەکەی زۆر ماندوو بوو خەو بردیە و لێ نووست ئەوەش خەو نایباتەوە هەرخوایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە بۆچی هەر ئەو شەوە دزێک نیازی بڕینی ئەو ماڵی نەبوو بۆیە هەر ئەم لاو ئەولای بوو شوێنێک بدۆزێتەوە تاکو و لێوەی سەر بکەوێتە سەرەوە ماڵەکە ببڕێ کە عەلی بینی لێی نووستبوو ئەویش قوماش و شتەکانی سەری لێکردەوە کە زمڕۆدیش دزەکەی بینی پێیوا بوو علی شاری مێردێتی بۆیە فیکێکی بۆ لێدا دزێش لە خوارە فیکێکی بۆ زمرود لێدایەوە ئەمجا زمرود گوریسەکەی بە پەنجەرەکەەوە بەست و وردە وردە شۆڕ بۆەوە زێڕوزیوێکی زۆریش لەگەڵ خۆی هێنابوو کە دزەکە بینی وتی ئەمە کارێکی سەرسوڕهێنەرە و هۆیەکی نامۆی لە پشتەوەیە زمڕوت پێی وت پیرێژن بە منی وت کە لە ڕوولاوازی کەچی هێندە تۆکمەی ئەڵێ ئەسپیت دزەکە وەڵامی نەدایە و ئەمجا دەستی برد بۆ دەموچاوی هەستی کرد ڕێشێکی پێوەیە ئەڵێی شانەی گەرماوە خۆی شێڵەی بەرازە و بزنی قودداوە و کلکەکەی بۆ قوت نەچووە زمڕوت ترسی لێنیشت بۆیە پرسی تۆچیت ئەیژوتی من جوانی کوردم کوڕە ئازاکەم سەر بە کۆمەڵەی ئەحمد دەنەفم ئێمە چل ئازاکەین کامەی بیست کەوتە خۆڕنینەوە و گریان و زانی قەزا و قەدەری خوا پێکیان ناگەێنێ بۆیە لە بەرخۆیوتی لا ئیلاهای لە الله لە خەمێک ڕزگا دەبین و ئەبین بە خەمێکی ترەوە هۆی هاتنەکەی جوان بۆ ئەو گەڕەکە ئەوە بوو بە کۆمەڵەکەی خۆی کە چل کەس بوو وتبووی من لە پێش ئێوە لەم شارم ئەزانم لەو شاخە ئەشکەوتێکێ زیاتر لە چل کەزەگرێ ئەڕۆم و ماڵێک ئەبڕم و شتەکانی ئەبەمە ئەشکەوتە دواتر دایکیشم ئەبەماوێ و دواتر هەمووتان داوەتەکەم ئەحمەدی دەنەف ڕێ پێدا ئەمجا چوو لە پێشدا دایکی بردە ئەشکەوتەکە کە لاشکەوتەکە هاتە دەرەوە سربازێکی بینی لێ ڕاکشا بوو ئەسپێکیش لەو لایەوە بەسترا بووە بێدەنگ سربازەکەی سربڕی بوو ئەسپەکەشی بردەوە بۆ ئەشکەوتەکە ئەم جا گەڕابەوە بۆ شار و بەدەوری ماڵی نەسرانەکەدا سوڕابەوە ئیدی ئەوەی کرد کە کردی چۆن چەفتە و کلاوی عەلی شاری دزی کەنیزەکەشی بردەوە بۆ لای دایکی لە ئەشکەوتەکەدا و پێی وتبوو ئاگاد لەم کەنیزەکە بێ سبینەیە گەڕێمەوە لێدا و ڕۆشت بوو زمڕۆت لە دڵی خۆی داوتی ئەرێ ئەوە بۆ مێشکم وەستاوە بۆ فێڵێک نەکەم ڕووی کردە پیرێژنە وتی دایە ئەوە بۆ لەم ئەشکەوتە نەچینە دەرەوە تۆزێ خۆمان نشوین پیرێژنە ژوتی قسەیەکی چاکە خۆم بەرازانە هێندە ئەم لاو ئەولایان پێکردم فریانە کەوتم گەرماوێک بکەم دواتر کەوتەشتنی پیرێژن هێندە حەوایە و کەلەی پاڵکەوت و خەو بردەوە ئەمجا زمرود خورجە زێر و زیوەکەی خۆیڵگرت و چوە دەر جلو بەرگی سەربازە کوژراوەکەی لەبەرخۆی کردبوو شمشێرەکەی لە قەدی خۆی بەست و سواری ئەسپەکە بوو لاوزەنگی دا و لە دڵی خۆی داوتی ئەی پەنای بێدەسەڵاتان پەنام بە تۆ پێغەمبەر دوردی خوای لێبێ لە ڕێ هاات بە خەیاڵیدا کە نەچێتەوە شار چونکە هەر پێیان زانی و گرتیانەوە کوشتنی سربازەکەشی ئەخەنەمل بۆیە ڕێگای دەشت و دەر و چۆڵەوانی گرتەبەر شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو